لە بەندەیەک کە نوێژ بکات. أرأیت ان کان علی الهدی او امر بالتقوی. ئایا پێم بڵێ ئەگەر ئەو کەسە لەسەر ڕێی ڕاست بوایە یا فەرمانی بدایە بە پارێزکاری باشتر نەدەبوو؟ ئێمەش بانگی فریشتەی زەبر بەدەست دەکەین. کلا لا تطعه واسجد واقترب. نەخێر بەگوێی ئەو کەسانە مەکە و کوڕنووش بەرەو لە خوا نزیک بکەرەوە.